بەخۆتدا ڕابگە. بەخۆیا ڕاگەیشتن بە واتای باوەڕ بەخۆبوون و گرنگی بە خۆدانە. فەرموودەیەک هەیە کە ئەڵێ ئەبێ پێش چوونە دەرەوە سەیری ئاوێنە بکەی. پێغەمبەری ئێمە دروودی خوای لێ بێت هەمیشە شانە و ئاوێنە و سیواکی پێ بووە، کەڵکی لە بۆنی خۆش وەرگرتووە ئەمانە هەمووی واتە گرنگی بە خۆدان و خۆ خۆشەویستی. تۆش ئەبێ هەمیشە لە هەموو هەڵومەرجێکدا بە خۆت ڕابگەی چ لە تەنیاییدا یان لە ناو کۆمەڵدا یا لە ماڵ یان لە سەفەردا چ لای هاوڕێکانت چ لە دووریدا و چ لە ماڵی بێگانەدا و چ لەو جێگەیەی کە کەس گوێ بە خۆی نادات. بە خۆڕاگەیشتن هەرگیز نیشانەی ئازادی و لووتبەرزی نییە. هەرگیز بە جلوبەرگی پیس و ئوتوونەکراوە لە ماڵ مەچۆ دەرەوە. هەموو کەس گرنگی ئەدا بە پاکوتەمیزی و ڕێکوپێکی خۆی، پێش چوونە دەرەوە لە ماڵ. جگە لە مرۆڤە بەڕەڵڵا و بێ عەقڵەکان نەبێ، لە ماڵەوەش هەر بە خۆتا ڕابگە، جلوبەرگی باش لەبەر کە، هەر دوو کاتژمێر جارێک سەیری ئاوێنە بکە و لە خۆت ورد بەرەوە و پێڵاوەکانت بۆیە بکە، جلوبەرگی هاوسەنگ بپۆشە و بەرنامەت هەبێ بۆ خۆشگوزەرانی و پشوودان، زۆر گرنگی بدە بە پشوو و حەسانەوە و نیازەکانی ترت، وەرزش بکە، چوون وەرزش نەکردن یانی گرنگی نەدان بە تەندروستی و لەش جوانی. مۆڵەت مەدە زۆر قەڵەو بیت یان زۆر لاواز و داتەپی و بە خۆشیەوە لەو کاتەوە دەست ئەدەیتە پەروەردەکردنی باوەڕ بەخۆبوونت گرنگی ئەدەی بە خۆت و نیازەکانت جەستەشت جوانتر ئەبێ کەوابوو نە نیگەرانی لاوازی زۆر و نە نیگەرانی قەڵەوی ئەگەرچی جوان دەرکەوتن و کاردانەوەی باش لەناو خەڵکدا زۆر باشە ئامانجی سەرەکی و سەرەتاییت ئەبێ ئەوە بێ کە بە خۆتا ڕابگەی تا هەست بە شایستەیی بکەی تۆ هەمیشە بۆ میوانەکانت سفرەی جوان و ڕازاوە بەکار دێنیت، بۆچی بۆ خۆت ئەوە ناکەی؟ میوانەکانی تۆش هەر مرۆڤن، تۆش مرۆڤیت. ئەگەر ئەوان شیاوی ئەو جۆرە خوانەن، ئەوا تۆش شیاویت. ڕاهێنان، هەر ماوەی چەند ڕۆژ جارێک بچۆ بۆ سەرتاشخانەیەکی باش، پێڵاوەکانت بۆیاخ بکە. هەمیشە جلوبەرگی پاک و گران لەبەر بکە. بۆنی خۆش بەکار بهێنە. تا ئەتوانی سەر و شێوەت باش بێ. بەبێ چەتر مەچوە بەر باران مەڵێ حەزم لێیەتی ڕاستیەکەی ئەوەیە کە کاتێک چەترت بەدەستەوەیە وا هەست ئەکەی لە خەڵکان جیایت و یان نازداری واتا ڕەفتاری خۆشکێنانەت بەو جۆرە پاساو ئەدەیتەوە لەبیرت بێ ڕواڵەتی تۆ لەگەڵ تۆ و کەسانی تر ئەدوێ خۆتان هەڵکەوتوو پیشان بدەن ئەمە ئەبێتە هۆی ئەوەی نرخێکی پتر بۆ خۆت دابنێیت دروشمی کۆمپانیایەکی پۆشاکی ئەمریکی ئەوەیە باش بپۆشن ئەگینا زۆر لەسەرتان ئەکەوێ لەگەڵ ئەوەی جلوبەرگی گران دوو بەرامبەر کار ئەکەن و درەنگ لە مۆد ئەکەون کەوابوو بە خۆتا ڕابگە هەندێ کات خەڵکانێک بە هەڵخوشاوی و پاتاڵی ئەیانەوێ سەرنجی خەڵک ڕاکێشن قژیان ئاڵۆز و سەروچاویان هەڵخوشاوە، ڕواڵەتێکی ڕۆمانسی وەک وێنەکێش و مۆسیقاژەنە سەیرەکان ئەدەن بە خۆیان، سەیر لەوەدایە کە ئەو دوو دەستە لە هونەرمەندان بەهۆی نەبوونی پەیوەندی و بەخۆیاڕانەگەیشتن باوەڕبەخۆبوونیان لاوازە. ئەم بەشەش بە کۆتا هات.